الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم انا نعوذ بک من ان نشرک بک شیئا نعلمه ونستغفرک لما لا نعلمه آمین برایانی بەڕێز و خۆشەویستم بە پشتیوانی الله تعالی ئەمڕۆش دەرسی پێنجەم لە کتابی پێشمەرگە کۆمەڵی کوفر و ڕیددا دەخوێنین لەم دەرسەدا ئینشاء الله ڕەدی دوو شوبهەی گومڕاکان دەدەینەوە کە شوبهە دەهێننەوە و دەڵێن پێشمەرگا نابێت تەکفیر بکرێ و کافر نییە شوبهەی دووەم لە شوبهەکانی گومڕاکان کە دەیهێننەوە و دەڵێن پێشمەرگە کافر نییە خاڵێکی تر لە گومڕایی گومڕاکان کە دەڵێن پێشمەرگە کافر نییە و مسلمانە ئەوەیە کە دەڵێن ئەگەر پێشمەرگە تووشی کوفریش بوو بن و کوفریان کردبێت ناکرێ تەکفیر بکرێن تا بۆیان ڕۆشن دەکرێتەوە و بەڵگەی شەرعیان بۆ دەهێنرێتەوە و ئیقامەت الحجەیان لەسەر دەکرێ یان دەڵێن بە شێوەیەکی گشتی کافرن بەڵام تاک تاک و دانە دانە کافر نین دەڵێن پێشمەرگە بە شێوەیەکی گشتی کافرن بەڵام بە تەعین تەکفیر ناکرێن کە ئەمە شوبهە و گومڕاییەکە کە ئینشاءله ئێستا ڕەدی دەدەینەوە وەڵامی ئەم شوبهەیە ئەوەیە پێش هەموو شتێک ئەم شوبهەیە هیچ بەڵگەیەکی شەرعی لە قورآانی پیرۆز و لە سنەتی پاک و بێگەردی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان و صلى الله عليه وسلم و ئیجماع و قیاسی معتبەری لەسەر نییە هیچ بەڵگەیەکی شەرعی لە بەڵگە شەرعەکانی قورآن و سنت و ئیجماع و قیاسی لەسەر نییە بەڵکو ئەمە شوبهەیەکی بێبنچینەیە و لەگەڵ ئەوەدا کە هیچ بەڵگەیەکی شەرعی پشتیوانی لەم قسەی ئەوان ناکا بەڵکو قسەکەیان و شوبهەکەیان پێچەوانەی صریحی ئایاتی قورئانی پیرۆز و ئەحادیثی رسول الله و صلی الله علیه وسلم و پێچەوانەی ئیجماعی هاوەڵانی بەڕێزی پێغەمبەری خۆشەویستمانن صلی الله علیه وسلم ئەم گومان و گومڕاییە هیچ بەڵگەیەکی لە قورآن و سنەت و ئیجماع و قیاس لەسەر نییە و پشتیوانی ناکات بەڵکو زۆر بە ئاشکرا دژ و پێچەوانەی ئاەتە پیرۆزەکانی قورآن و سنەت و ئیجماع و کۆدەنگی هاوەڵانی بەڕێزی پێغەمبەرن صلی الله عليه وسلم ئەگەر مەبەستیان لەوەش بێت کە پێشمەرگە مسلمانە ئەوە کوفریان کردووە بە ئەلله و تعاالە ئێمە لە دەرسانی ڕابردوودا بە بەڵگەی شەرعی لە قورآانی پیرۆز و لە سنەتی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان و صلى الله عليه وسلم و لە ئیجماعی سەحابەی بەڕێزی پێغەمبەر صلى الله عليه وسلم بەڵگەمان هێنایەوە لەسەر تەکفیرکردنی کۆمەڵی کوفر و ڕیدەی پێشمەرگە و بە بەڵگە سەلماندمان کە پێشمەرگە سەرباز و بەندە و شوێنکەوتووی تاغوتن و تەکفیرکردنیان لە واتاکانی لا ئیلاهە ئیلا اللە و لە مەرجەکانی کوفرکردن بە تاغوتە ئەگەر ئێستا کەسێک بێ بڵێ کۆمەڵی پێشمەرگە مسلمانە هەروەکو تایفە مسلمانن ئەمە کوفری کردووە لەبەرەوەی کۆمەڵی پێشمەرگە کۆمەڵی کوفر و ڕیدەن و دامەزراوە ئەو کۆمەڵە کافر و مرتەدە لەسەر ئەساس و بنچینەی دژایەتی کردنی ئەلله و تەعالا و دینە پیرۆزەکەی و بە بەڵگەی شەرعی باسمان کرد کە پێشمەرگە لە پێناوی تاغوتدا کوشتار دەکەن و ئەلله و تەعالا لە قورآانی پیرۆزدا دەفەرمێ ئەوانەی کە لە پێناوی تاغوتدا کوشتارەکەن کافرن لە پێناوی اللە تعالادا کوشتار دەکەن و ئەوانەشی کە کافرن لە پێناوی تاغوتدا کوشتار دەکەن بکوژن دۆستانی شەیتان بەڕاستی فێڵ و تەڵەکەی شەیتان بێهێزە بێگومان پێشمەرگە وەک لە دەرسەکانی پێشودا باسمان کە بە بەڵگەی شەرعیەوە بەندە و بەکرێگیراوی تاغوتن و جەنگ و کوشتار لە پێناوی تاغوتدا دەکەن سەرخەری یەزیدی شەیتان پەرست و دۆستی شەیتانن ئەگەر کەسێک بێت و بڵێمانە مسلمانن ئەوە کە تەکفیری موشریکەکان ناکەن و ئەڵێن مشریکان بە شێوەیەکی گشتی کافرن بە عام کافرن بەڵام بە تەعین تەکفیر ناکرێن تا ئقامە حجە نەکرێن پێیان دەفەرمێ ئەم قسەی ئێوە ئایا کەسێک لە سەحابەم قسەی فەرمووە صحابي بەڕێزی رسول الله صلى الله عليه وسلم کە لە خزمەت رسول الله دابوونە صلى الله عليه وسلم کەسێک ئەم قولەی فەرمووە بڵێ وڵا مشریکان بە عام تەکفیرەکەم بەس بەتەعین تەکفیریان ناکەم نەخێر کەس وای نەفەرموو تابعین لە تابعینیشدا کەس وای نەفەرموو تا چ زەمەنێک تا زەمەنی مەنسوری بەهوتی کە مەنسوری بەهوتی لە سەدەی یانزەیەمی کۆچیدا ژیاوە واتە دوای هەزار ساڵ لە سەحابە ئەم قەولە دروست بووە ئەم قەولە بیدەعیە گومڕاییە دروست بووە کە دەڵێن مشریکان بە شێوەیەکی گشتی کافرن بەس عەلە تەعین و دانەدانان تەکفیر ناکرێت ئێستەش هەر کەسێک بڵێ پێشمەرگە بە عام کافرن بەڵام دمان ئەی فڵان کەس کە پێشمەرگەیە ئەگەر وتی نا من ئەوە تەکفیر ناکەم هەتا ئقامە حجێ لەسەر نەکەم ئەوە ئەم کەسە دووچاری کوفر بۆ بەم قسەی چونکە ئەم قسەیە پێچەوانەی ئیجماعی سەحابە و تابعین و تابعی تابعین و هەتاگاتە هزار ساڵ تا هزار ساڵ ئەم قسەیە نەبووە لەنا عومەتی ئیسلامە قسەیەکی بیدەعی داهێنراوی گومڕاییە رسول اللە صلی اللە علیە وسلم ئەفەرمێ هەموو گومڕایەک بۆ ئاگرە وەکل ضلالەتی فی النار دەبێت بزانین کە مەنسوری بەهوتی لە سەدەی یازدەهەمی هیجری داژیاوە واتا دوای هزار ساڵ لە هاوەڵانی بەڕێزی پێغەمبەر صلی اللە علیه وسلم شێخ محەممەدی کوڕی عبدالوهاب دەپرسێت و دەفەرمێ کە ئایا کەسێ لە سەردەمی هاوەڵانی بەڕێزەوە اللە تعالی لێیان ڕازی بێت و بە درێژایی دە سەدە هەزار ساڵ و تا سەردەمی مەنسوری بەهوتی کەس بووە بڵێت کەسێک شوێنکەوتوی تاغوت بێت و پەرستن بۆ تاغوت بکات تەکفیری نەوع یعنی تەکفیری جۆری کارەکەی دەکرێت بەڵام تەکفیری خۆی ناکرێت شتیوانە بووە بڵێ عملەکەی کوفرە کارەکەی کوفرە بەڵام خۆی مسلمانە خۆی کافر نییە شتیوا بووە نەخێر شتیوانە بوو کەسێ دزی بکا پێی ئەوترێ دز، کەسێک زینا بکا پێی ئەوترێ زانی، کەسێک بوو بە پێشمەرگە و کوفری کرد پێی ئەوترێ کافر، بەڵام لای ئەهلی بیدع و ضلالەت، لای گومڕا و سەرلێشێوەوەکان، ئەڵێ گەر کەسێ کوفری کرد پێی ئەوترێ موحید، کەسێ کوفری کرد پێی ئەوترێ موسڵمان، پێشمەرگەی مورتەد و طاغوت کە چەکی گڵاوی کوفریان کردۆتە شانیان و لەپێناوی تاغوتەکانا کوشتارەکەن کوفر ئەکەن بە اللە تعالی گومڕا و سەرلێشێواو و ضالەکان ئەڵێن پێشمەرگە مسوڵمان پەنا ئەگرین بە اللە تعالی لەم گومڕای و سەرلێشێواویە کەواتە ئەو قسەیە و ئەو وتەیەکە دەڵێ پێشمەرگە بە شێوەیەکی عام کافرە بەڵام بە تەعین دانەدانە تکفیریان ناکەم ئەوە قەولێکی بیدەعی داهێنراوە وتەیەکی داهێنراو و بیدعەیە کەواتە کۆمەڵی کوفر و ڕیدەی پێشمەرگە کە خاوەنی هێز و دەسەڵات و توانان هەر هەمویان تەکفیر ئەکرێن دانە دانە بە تاک و بەکۆ بە عام ئەڵێن ئەو جەماعەتە کافرە بە تەعینیش ئەڵین کافرە وتمان سەد دانیانمان بینی هەر سەتیان بە کافرە زانین دانە دانەش بوونەوە ئەڵێن هەر هەمویان على تەعین کافرن فلان کافرە فلان کافرە فلان کافرە ئاوە وە حوکمی شەرعی هەر کەسێک لە ئەو کۆمەڵە کافر و مورتەدەدا بێت کۆمەڵی پێشمەرگە حوکمی کۆمەڵەکەیەتی و ئەویش ئەوەیە کە کافر و مورتەدە بەبێ هیچ شک و گومانێک شێخ ئیسحاق ئال شێخ لەبارەی ئەو کەسانەوە کە تەکفیری تەعین ناکەن دەفەرمێ یەکێک لە عالمە بەڕێزەکانی نەجدە کە لە نەوەکانی شێخ محەممەدی کوڕی عەبدولوەهابە ڕحیمە الله ئەفەرمێ بەڕاستی پێمان گەیشتووە و بیستومانە لە کۆمەڵە لە ئەو کەسانەوە کە بانگەشە و ئیدعای علم و ئاین دەکەن وە وا پیشانی دەدەن کە شوێنکەوتووی شێخ محەمەدی کوڕی عەبدولوەهابن کەچی دەڵێن هەر کەسێک شەریک و هاوەڵ بۆ اللە تعالی بڕیار بدات و پەرستن بۆ بتەکان بکات بە تەعین و دیاریکراوی تەکفیر ناکرێت و پێی ناوترێ مشریک و هەندێک لەوانە کە بە خۆمی وتووە گوێی لە هەندێک لە برایان بووە کە تەکفیری کەسێکیان کردووە کە هاواری بە پێغەمبەر صلی الله عليه وسلم کردووە و داوای فریاکەوتنی لێ کردووە کەسێک بە ئەو برایی وتووە تەکفیری مەکە تاکو فێری دەکەیت شەغی سحاقال شێخ دەفەرمێ من خۆم لە برایانێکم بیستووە کە برایەک کەسێکی بینیوە استغاثەی کردو بە رسول الله صلى الله عليه وسلم هاواری کردو بە رسول الله صلى الله عليه وسلم کە هاوارکردن بە غیری الله تعالی و داوای فریاکەوتن و استغاثە لە غیری الله تعالی شرکی ئەکبەر و هەر کەس بیکا مشریکە ئەفەرمێ ئەو برایە پێی وترووە موشریک لەبەرەوەی شەریکی بۆ اللە تعالی قەرار داوە لەبەرەوەی عیبادەتی بۆ غەیری اللە تعالی ئەنجام داوە پێی وترووە موشریک ئەڵێ کەسێک لە مبتەدیعەکان لەوانەی کە گومڕان بەو برایە وتووە پێی مەڵێ موشریک هەرچەند شەریکشی بۆ اللە تعالی قەرار داوە بەڵام پێی مەڵێ موشریک تا فێری ئەەکەی وە ئەمە و هاوشێوەکانی ئەمە بۆیان گرنگ نیە لە تێکەڵی موشریکەکان لە سەفەر و لە ماڵەکانی خۆیاندا بەڵکو عیلم دەخوێنن لای خەڵکانێک کە کافرترین و عالم و زاناکانی موشریکەکانن ئەهلی سونە و جەماعەت تێکەڵی ئەهلی بدع و ضلالت نابن دوور ئەکەونەوە لێیان ئەوان بە ڕێگەیەکا بڕۆن ئەمان بە ڕێگەیەکی ترا ئەڕۆن لەبەرئەوەی ئەهلی بیدع و ضلالەت وەکو سەلەفی صاڵح و پێشینی چاکەکاری ئەم ئوممەتە دەفەرموون، گەڕن، گەڕێکەیان، یەت بووت، ئەگەر ئاگات لە خۆت نەبێ، بۆیە ئەبێت دوور کەویتەوە لێیان، ئەفەرمێ لە سەلەف کە ئەیانی بینی ئێوە دوور کەونەوە لێمان ئێوە جەرە بن، ئێوە گەڕن. بەڵام ئەهلی بیدع و ضلالەت وان ئەچن بۆ لایان، بۆ لای موشریکەکان، بۆ لای موشریکان بچن عیلم بخوێنن، وەکو لێرەدا شێخ ئیسحاق ئال شێخ دەفەرمێ، وە ئەوان کۆمەڵێ شوبهەیان دروست کردووە بۆ گونجاندن لەسەر قسەکەیان کە هەندێکیان دەهێنینەوە لە لەم پەیام و ڕیسالەیەماندا ان شاء اللە. وە ئەوانیش ئەو شوبهەیەیان خستە ناو کۆمەڵێ لە خەڵکیەوە لە شوێنکەوتووەکانیان لەوانەی کە هیچ زانست و زانیاری و تێگەیشتنێکیان نیە. جیاوازی لە برایان بە لاشەیان و وە لە شێخ و مامۆستاکانیان بە دڵیان دەکەن و وەحشەت گرتوویانێتی و هەرکەس نزیک بێت لێیانەوە وەحشەت و ماتەم و خەم دەیگرێت بەهۆی ئەو شوبهانەوە کە دەرکەوت لێیانەوە و بەهۆی ئەو خەمۆکی و خەمەوە کە تووشیان بوو بەهۆی تێکەڵیکردنی مشریکەکان و فاسقەکانەوە وە لە کاتی لێکۆڵینەوەدا کاتێ تەحقیقیان لەگەڵا دەکرێ موشریکەکان تەکفیر ناکەن بە عام نەبێ ئەڵەن بە عام کافرە بەڵام بە تەعین کافر نییە کە وتمانەم قسەی هیچ معنایەکی نییە من خۆم چەندجار لێیانم پرسیوە چۆن یعنی بە عام کافرە و بە تەعین کافر نییە بۆمان باس کرد مثلەن پیانم تۆ تۆیسە سەد سەربازی تاغوت ئەبینی سەد پێشمەرگەی مرتد ئەبینی چی نەمانەوە تۆ تێەوە کافرن دەوتمە باشە ئەم سەد پێشمەرگەیە یەک یەک بانیانەکەین یەکەم دانەمان بانکە پێڵێ چی ئەڵێ پێی ئەڵێم مسوڵمان تەکفیری ناکەم تا ئقامە حجەی نەکەی ئەمە یەکێکیان یەک یەک دانەی تر دووەم سێەم پەنجاەم تاگاتە سەدەم پێڵێ چی پێڵم مسلمان کەواتە قسەکە و ڕاستدەر نەچوو کاڵی بە عام کافرن بە هەر سەتیانەوە مسلمان ئیتر چۆن ئەڵی کافرن کەواتە قسەکە دژیەکە هەر کەسێک بڵێ بە عام تەکفیرەکەم و بەتەعین نایکەم پێش هەموو شتێک قسەکەی پێچەوانی قورآن و سنەت و ئیجماع و قیاسی معتەبەرە پاشانیش لە واقع قسەیەکە معنای نییە شێخ ئیسحاق عەلی شێخ دەفەرمێەوە لە نێوان خۆیاندا وەرع لەمەش دەکەن حتا لەناو خۆیانە بە نهێنی هەتا ناڵێن بە عامیش کافرن پاشان بدعەتەکەیان پەرەی سەند تا بڵاو بووەوە و ڕەواجی لە نێوان برایانی تایبەتدا پەیدا کرد و ئەمەش والله و ئەعلەم بەهۆی وازهێنان لە کتێبە بنچینەیەکان و گرنگینەدان پێیان و و بەهۆی نەترسان لە گومڕایی و زەیغ ئاوا توشی ئەم گومڕای و سەرلێشێواوە بوون چونکە ئەم قسەیە کوفرە پەنا ئەگرین بە اللە تعالی هەر کەسێک بڵێ من ئەو کۆمەڵە مشتیکە بە عام تەکفیرەکەم بەڵام بە تەعین تەکفیران ناکەم و بە تەعین بە مسلمانیان نەزانم ئەم قسەیە کوفرە لەبەرەوەی تەکذیبی قورئانە پەنا ئەگرین بە اللە تعالی ئەم قەولەی شێخ ئیسحاق آل شێخ لە کتابی القول المحتد على من لم يكفر المرتد کە شێخ ئەبو عەبدولڕەحمانی ئەثەری نووسیوێتی لە لاپەڕای یانزە ئێستا شوبهەی سێیەم لە شوبهەی ئەو گومڕایانەی کە تەکفیری پێشمەرگە ناکەن سێەم و یەکێک لە شوبهە و گومڕاییەکی تری گومڕاکان لە تەکفیر نەکردنی پێشمەرگەی مرتد ئەوەیە کە دەڵێن پێشمەرگە کافر نین چونکە لە پێناوی پارە و پوڵ و بژێوی ژیانیاندا بوون بە پێشمەرگە و لەبەر نەبوونی و کاروکاسبی بۆ بەدەستهێنانی موچەیەکی مانگانە بوون بە چەکدار و سەرباز وەڵام، لە ڕاستیدا ئەو شوبهە و گومڕایە زۆر بێ نرخە. ئەم قسەیە قسەیەکی زۆر بێ نرخ و بێ ئەرزشە. کە کەسێک بڵێ نابێ پێشمەرگە تەکفیر کەی هەرچەند کوفریشیان کردووە یان هەر نابێ تەکفیریان کەی کارەکان کوفر نییە یان کارەکان کوفرە بەس نابێت تەکفیریان کەی لەبەر چی لەبەرەوەی پێشمەرگە لەبەر موچە و مەعاش و پوڵ و پارێک بۆتە پێشمەرگە بۆ بژێوی ژیانی خۆی پێشمەرگە بۆ بژێوی ژیانی خۆی ڕە حکمی ئەله نایە لێ بەرقەرار بێ ئەچێ دژی حکمی ئەله و تعالا جەنگەکە ئەمە عوزرە؟ ئەمە عوزرە کەسێکی گومڕا بڵێ پێشمەرگە نابێ تەکفیر کەین لەبەرەوەی پێشمەرگە لە پێناوی پوڵ و پارە و بژێوی ژیانی خۆیدا دەڕوا ئەولیاکانی ئەڵاو تەعالا دەکوژێ کاڵە نەبێ حکم حکمی ئەڵاو تەعالا بێ ئەمە عوزرە ئەمە عودرە ئەڕا چەکی گڵاوی کردوتە شانی بۆ چەسپاندنی حکمی تاغوت و قانون و یاسا دەستکردەکان لەبەرەوەی پوڵی پێ بدەن پارەی پێ بدەن وە هەر کەسێک هەندێ ژیری هەبێ شتی وا ناڵێت هەر کەسێک هەندێ عقلی هەبێ ناڵێ پێشمەرگە چەکی کوفری کردوتە شان بۆ چەسپاندنی حکمی شەیتان نابێت تەکفیری بکەی لەبەرچی لەبەرەوەی لە پێناوی مەعاش و موچە و پۆڵ و پارێگا بۆتە پێشمەرگە و لە پێناوی بژێوی ژیانی خۆیدا بەڵام بەداخەوە زۆرن ئەوانەی کە ئەم گومڕاییە دەڵێنەوە، بەداخەوە زۆرن ئەو کەسانی کە ئەم گومڕاییە دەڵێنەوە و دەڵێن پێشمەرگە نابێت تەکفیر بکرێت لەبەرەوەی لە پێناوی معاش و پارەیە بۆتە پێشمەرگە. بەڵێ زۆرێک لە پێشمەرگەی مرتەد لە پێناوی پوڵ و پارەدا چەکی گڵاوی خیانەت و کوفر و خۆفرۆشیان کردوتە شانیان و لە بەرامبەر کەمێک پارە و پوڵدا کوفر دەکەن و دژایەتی و دوژمنایەتی اللە تعالی و پێغەمبەری پێشەوا صلی اللە علیه وسلم و کوشتاری باوەڕداران و موحیدانی سەرڕاست دەکەن لە پێناوی پوڵ و پارەدا زۆربەی زۆری پێشمەرگە دژایەتی اللە تعالی و پێغەمبەری اللە تعالی دەکەن صلی اللە علیه وسلم دژایەتی موحیدانی سەرڕاست ئەکەن کە گیانی خۆیان ئەکەن بە فیدا لە پێناوی گەڕانەوەی دینی اللە تعالیدا لە پێناوی گەڕانەوەی حکمی اللە تعالیدا و هەر کەسێک دەیەوێت بەم شوبهەیە وا بکات کە تەکفیری پێشمەرگە نەکرێ دەبێ باش بزانێ کە ئەم قسەی و ئەزانن وەکو چی وایە وەک ئەوە وایە بڵێ ئەو ئافرەتە سۆزانیە لەش فرۆشانەی کە لە پێناوی پوڵ و پارەدا زینا دەکەن و لەشی خۆیانە فرۆشن نابێ پێیان بوترێت زانیە بەو ژنە زیناکەرانەی کە لە پێناوی دەستکەوتنی هەندێک پارەدا لەشی خۆیان ئەفرۆشن و زینا دەکەن ئەو گومڕایی کە ئەم شوبهەیە دێنێتەوە وەک ئەوە وایە بڵێ بەو ژنە نابێ بوترێ زانیە یان کەسێک کە دەیوثە کاری نامەردی دەیوسی ئەکا لە پێناوی بەدەستهێنانی پارەدا وەگە وایە خاوەنی ئەم شوبهەیە بڵێ نابێ بەو کەسێک کە لە پێناوی پارەیە دەیوسی ئەکات و ئەو کارە نامەردی ئەکات نابێ پێی بوترێ دەیوث چونکە لە پێناوی بەدەستهێنانی بژێوی ژیانیایکە ئەمە عوزرا نەخێر لە کاتێکا کە زینا کردن و دەیوسی ئەگەر خاوەنەکانیان بە حەڵاڵی نەزانن کوفر نییە تاوانە گەورەکانە بەڵام کەس هەیە وا بڵێ کەس هەیە بڵێ ژنێک ئەگەر زینا بکا لە پێناوی بەدەستێنانی پارەیە نابێ پێی بوترێ زانیە نابێ پێی وترێ زیناکەر کەس هەیە وا بڵێ لە کاتێکا وتمان کە زیناکەرەکە ژنە زیناکەرەکە و ئەو کەسەی کە دەیوسی دەکا ئەگەر بە حەڵاڵی نەزانن کارەکەیان کە بائیرە و تاوانە بەڵام لە کاتێکا دەزانین کە پێشمەرگەی مورتەد بە بوونی بە سەربازی تاغوت و بە بوونی بە پێشمەرگە و هەڵگرتنی چەک و کوشتارکردن لە پێناوی تاغوتدا کافر بۆتەوە کوفری کردووە کارەکەی کوفرە لە کاری زیناکەر و دەیوسەکە زۆر خەتەرترە کەواتە ئەو گومڕا و داالەی کە پاسا و بۆ پێشمەرگە دەهێنێتەوە کە نابێت تەکفیر بکرێن چونکە لە پێناوی بەدەستهێنانی پارە و پوڵ ئەو کارەی کردووە جگە لەوەی کە شوبهە و گومانەکەی هیچ نرخێکی نییە خۆیشی توشی کوفر کردووە بەوەی کە عوزری بۆ پێشمەرگە هێناوەتەوە دەڵێت نابێت تەکفیر بکرێن وە دەبێت هەموو ئەو کەسانە بزانن کە ئەو شوبهە گومڕاییە ئەهێننەوە کە ئەو شوبهە ضالە ئەهێننەوە کە ئەڵێن نابێت پێشمەرگە تەکفیر بکرێ وە پێشمەرگەی مرتدیش دەبێ هەر بزانێت کە کافرن وە ئەو کەسانەش کە عوزریان بۆ هێننەوە کوفریان کردووە وە دەبێ بزانن کە اللە تعالی دەفەرمێ ذلك بأنه مستحب الحياة الدنيا على الآخرة کەواتە ئەوان کافرن. کەواتە کە پێشمەرگە لە پێناوی بەدەستهێنانی پارە و پووڵدا بووە بە پێشمەرگە و بووە بە سەربازی تاغووت و کوفری کردووە، کەواتە دنیای خۆشتر ویستووە لە قیامەت، کەواتە کافرە و ئەڵڵا و تەعالا ڕێنمووی قەومی کافر ناکات. چەند تێبینیەکی گرنگ دوایەوەی کە ڕەدی شوبهەی ئەو گومڕاوسەر لێشێواوانەمان دایەوە کە شوبهە دەێننەوە بۆ تەکفیر نەکردنی پێشمەرگە ئێستا بە گرنگی دەزانین کە چەند تێبینێکی گرنگ باس بکەین یەکەم لەگەڵەوەدا باسەکەمان تایبەت بە پێناسە و حکمی شەرعی پێشمەرگە بوو بەڵام دەبێت بزانین کە هەموو چەکدار و سەربازێک دەگرێتەوە کە لە پێناوی تاغوت و ڕێبازی کوفریدا جەنگ و کوشتار دەکەن ئەمە تەنها بۆ پێشمەرگە نیان باسی کردمان وتمان پێشمەرگە کۆمەڵی کوفر و ڕیددەن و هەر کەسێکی تریش ببێ بە سەربازی تاغوت ئەویش کافرە ئەو حکومای گرێتەوە و ڕێبازی کوفری دیموکراسی یان سۆسیالیستی یان ناسیۆنالیزمی و نەتەوە پەرستی سەردەخەن هەر کەسێک لە پێناوی تاغوتدا جەنگ بکات و ڕێبازی کوفری دیموکراسی یان سۆسیالیستی یان ناسیۆنالیزمی یان نەتەوەپەرستی سربخا ئەوش کافرە وەکو چەکدارەکانی حیزبە کافر و مرتدەکانی پەکەکە و یەبەکە و پارتی و یەکێتی و هەر حیزبێکی عەلمانی تر و سەربازەکانی سوپای ڕافیزەی عێراقی و سەربازی هەر سوپایەکی تر کە لەسەر زەویدا لە پێناوی تاغوتدا کوشتار دەکەن هەموو ئەوانە بە کۆمەڵ و تاک تاک کافر و مرتەد و هەڵگەڕاون ئەمە تێبینی یەکەم تێبینی دووەم ئەم حکومە شەرعیەی کە لە ئەم باسەدا لەژێر ڕۆشنایی بەڵگەی قورآن و سنت و ئیجماعدا پێیگەیشتین هەموو ئەو حیزب و لایەن و مەلا و کەسانە دەگرێتەوە کە ئەگەر بە یەک و شەش پێشمەرگەی مورتەد و حکوومەتی کافری کوردستانیان سەرخستبێت. ئەو حوکمە شەرعیەی کە باسمان کرد لەبارەی پێشمەرگەوە بە بەڵگەی قورئان و سوننەت و ئیجماع هەموو ئەو حیزب و مەلا و کەسانە دەگرێتەوە کە ئەگەر بە یەک قسە بە یەک وشەش پێشمەرگیان سەرخستبێ پێشمەرگەی مرتدی سەرخستێ بە یەک قسە حکمی حکمی پێشمەرگێ کافر و مرتدە وەکو حیزبە مرتد و لە ئاین هەڵگەڕاوەکانی یەکگرتوو کۆمەڵ، بزوتنەوە، یەکگرتوو، کۆمەڵ و بزوتنەوە و هەر مەدخەلیەکی سەرخەری پێشمەرگە. هەر مەدخەلیەکی سەرخەری پێشمەرگە و حکومەتی کوردستان. هەموو ئەمانە. هەموو ئەو حیزب و لایەن و کەسانە هەر هەموویان. ئەو حیزب و لایەن و کەسانە هەر هەموویان کافر و مورتەد و خۆفرۆش و بەکرێگیراوی پێشمەرگەی مورتەد و حکومەتی عەلمانی کافری کوردستانن کە بە پشتیوانی اللە تعالی لە باسێکی تایبەتدا کوفر و ڕیددەیان بە بەڵگەی شەرعی زیاتر و زۆرتر ڕوون دەکەینەوە. پوختەی ئەم بابەتە ئێستا باسی پوختە و خولاسەی ئەم باسە دەکەین کە کردمان لەسەر پێشمەرگەی مرتد لە لاپەڕەکانی پێشوودا بۆمان ڕوون بۆوە کە پێشمەرگە هێز و ڕاگری حکوومەتی کافری کوردستانە ئەو حکوومەتەی کە لەسەر بنچینەی کوفرکردن بە ئەللا تەعالا و باوەڕهێنان بە تاغوت دامەزراوە ئەو حکوومەتەی شانازی بە پەیوەندی خیانەت و جاشایەتی خۆیەوە دەکات لەگەڵ کافرانی جوولەکە و گاور و ڕافضیدا ئەو حکومەتەی کە بە جێبەجێکردنی حوکمی دەستکردی کوفری و چەسپاندنی یاسا دەستکردە گەندەڵەکان لە دژایەتی بەردەوام دایە لەگەڵ اللە تعالی و پێغەمبەری پێشەوا صلی اللە علیه وسلم و لە دژایەتی دایە لەگەڵ ئاینی پیرۆزی ئیسلام و بڕوادارانی چەوساوە و بە بەڵگە شەرعەکانی قورئانی پیرۆز و وتە پاک و بێگەردەکانی پێغەمبەری پێشەوا و صلی اللە علیه وسلم و ئیجماع و کۆدەنگ و یەکڕایی هاوەڵانی بەڕێزی پێغەمبەر و زانایانی بەڕێزی ئیسلام بۆمان ڕۆشن بۆوە کە پێشمەرگە بە کۆمەڵ و تاک تاک و دانە دانەیان کافر و مرتد و هەڵگەڕاون خوێن و ماڵیان حەڵاڵە و هەر کەسێک هەر جۆرێک لە جۆرەکانی هاریکاری و یارمەتی یارمەتی پێشمەرگە بدات ئەوە ئەویش وەک ئەوان بە بێگومان کافر و مورتەدە. وە بۆمان ڕوون بووەوە کە تەکفیر کردنی پێشمەرگە و حکوومەتی کافری کوردستان لە واتاکانی لا الە الا اللە یە و لە مەرجەکانی ڕاستێتی کوفر کردنە بە طاغوت وە هەر کەسێک پێشمەرگە بە کافر و مورتەد نەزانێت ئەوە موبتەدیع و گومڕا و سەرلێشێواوە و بەڵام تەکفیر ناکرێ تا کوفر و ڕیدەی پێشمەرگەی بۆ ڕۆشن دەکرێتەوە ئیقامەت الحجەی لەسەر دەکرێ ئەگەر دوای ئیقامەت الحجە پێشمەرگەی تەکفیر نەکرد ئەوە خۆی کافر دەبێتەوە ئیقامە حجەکە بۆ کەسی دووەمە بۆ ئەو کەسەیە کە پێشمەرگە تەکفیر ناکا پێشمەرگە خۆی بێ ئیقامە حجە کافرە بەڵام کەسێک ئەگەر وتی من تەکفیری پێشمەرگە ناکەم ئیقامە حجە ئەکرێ ئەگەر دوای ئیقامە حجەکە تەکفیری پێشمەرگەی مرتەدی نەکرد ئەوە خۆی کافر ئەبێتەوە لە کۆتاییدا لە اللە تعالی دەپاڕێمەوە کە بە توانا و هێزی خۆی موسڵمانانی موحید و یەکتاپەرست بەسەر پێشمەرگەی هەڵگەڕاوە و کافردا سەر بخات و کوردستانی داگیرکراو لە جانەوەری ژەهراوی پێشمەرگە پاک بکاتەوە و بگڕێتەوە سەر نەخشەی دەوڵەتی ئیسلام و سەر لە نوێ کوردستان ببێتەوە بە دارولئیسلام و داواکارم لە اللە تعالی کە ئەمن و سینەم بە ئیخڵاسەوە لێوەربگرێت و بیکات بە هۆکاری هیدایەتی کەسانێک کە ڕێگەی ڕاستیان لێ ون بووە و بە ڕەحم و گەورەیی خۆی پلەی شەهادەتم لە پێناوی خۆیدا پێ ببەخشێت و بە ڕووی سپی و سەری بەرزەوە لە ژیانی ئەم دنیایە بچینەوە بۆ لای اللە تعالی بەڕاستی اللە تعالی بەسەر هەموو شتێکدا بەتوانایە. لێرەدا کۆتاییمان بە.